چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای پیشاندانی کتێبەکە ئەمە کتێبی کەری لەو دیمنەیە کە زانایان لەسەر زمانی گیانلەوەردایان ناوە و بە جوانترین شێوە ڕازاندیانەوە کە تێگەیشتوان لە بەرزانین خوێندیانەوە و بەڵام نەزانان بۆ گاڵتە و ڕابواردن خوێندیانەوە مناڵی قوتابی بە خێرایی وانە لەبەرەکە بە بێەوەی کە بزانێت چییە و باسی چیەکە ئەوەندە زانێ کە شتێکی بەنرخی دەستکەوتووە وەک ئەو کەسەی کە گەیشتووە بە پلەی پیاوەتی، ئەبینێ کە دایک و باوکی ماڵ و داراییەکی تەواویان بۆ جێێشتووە و ئیتر پێویستی بە یارمەتیدانی کەس نییە. ئەوەی کە ئەم کتێبە خوێنێتەوە پێویستە بزانێ چییە و لەبەرچی لەسەر زمانی گیانلەوەر دانراوە. ئەگەر ئەوەی نەکرد ئامانجی لێ وەرناگرێ و تێی ناگا. هەر کەسێ کتێبی زۆر بخوێنێتەوە و تێیان نەگا هیچ کەڵک لە زانین وەرناگرێ و گەر کاری پێ نەکا وەک ئەو پیاوەی بەسەر دێ کە گێڕنەوە لە چەمێکدا گەنجینەیەکی زێڕی دۆزیەوە و لە دڵی خۆیدا وتی ئەم پارەیە زۆرە ئەگەر بە تەنها جاری کۆڵێکی لێ بەرمەوە ماندوو مەکە و درێژا کێشێ. لە پاشا چوو چەند کەسێکی بەکرێ گرت کە بۆی بگوێزنەوە بۆ ماڵەوە. هەریەکەیان کۆڵێکی هەڵگرت و ڕۆیشت، لە پاشان هەستا چووە بۆ ماڵەوە، بەڵام زێڕەکەی نەبینی، چونکە هەریەکە لەوان کۆڵە زێڕەکەی بردبوو بۆ خۆی، ئەویش سزا و ماندوێتی نەبێ هیچی دیکەی دەست نەکەوت، چونکە بیری لە دواڕۆژی کاروباری نەکردبۆوە. ئەوەی ئەم کتێبە بخوێنێتەوە و لێی تێنەگا وەک ئەو کەسە وایە کە گوێزێکی ساغیە دەنێ هەتا نەیشکێنێ سوودی لێ نابینێ هەروەها وەک ئەو کەسە وایە کە ئەیەوێ بە وتاری کەسانی ترەوە ببێ بە زانا پیاوێک ڕۆژێک داوا لە زانایەگەکا وتارێکی جوانی بۆ بنووسێ ئەویش لەسەر لاپەڕەیەکی زەرد بۆیەنووسێ کابرا لە ماڵەوە لە بەریەکا بەبێ ئەوەی بزانێ چییە. بۆ بەیانی کە لە کۆبوونەوەیەکدا ئیخوێنێتەوە و هەڵەیەک ئەکا، زانایەک لەوێدا پێی ئەڵێ ئەوەت هەڵە کەرد. ئەویش ئەڵێ من چۆن هەڵە ئەکەم؟ ئەوەی کە من بۆت یەخوێنمەوە، لە ماڵەوە لە لاپەڕەیەکی زەردا نووسراوە و لەبەرم کردووە. ئەم قسەیە ئەوەندەی تر گەوجییەکەی زیاتر دەرخست. مرۆڤی ژیر ئەگەر زانین لەم کتێبەوە فێر بوو ئیشی پێ کرد سوودی لێ وەرەگرێ بەڵام ئەگەر ئیشی پێ نەکرد وەک ئەو پیاوی بەسەرا دێ کە گێڕنەوە دزێک چووە ماڵەکەی لەو کاتەدا نووستبوو بەڵام بە ئاگا هاتەوە لە دڵی خۆیدا وتی دەنگ ناکەم هەتا بە ئارەزووی خۆی چی ئەکا با بیکا کە لێ بۆوە پەلاماری ئەدەمێ و خۆشی لێ تاڵەکەم. کابرا خۆی کرد بە خەوتوو. دزەکە هەرچێکی بەر دەست کەوت ئەیپێچایەوە. زۆری پێ نەچوو کابرا خەوی لێ کەوتبوو. کە خەبەری بۆوە، دزەکە هیچی لە ماڵدا نەیەشتبوو، بۆی دەرچووبوو. زۆر پەشیمان بوو. چونکە کەڵکی لەو زانینە وەرنەگرت، زانین تەواو نابێ و ئەبێ سوودی لێ وەربگیرێ و گەودارەوایەک کە بەری هەیە و سوود لە بەرەکەی وەرناگیرێ زانا کار بە زانینەکەیە کا و سوودی لێ وەرەگرێ و ئەگەر ئەوەی نەکرد پێی ناوترێ زانا ئەگەر یەکێک زانی کە ڕێگەیەک ترسناکە و هەر لێوەی ڕۆیشت پێی ئەوترێ نەزان چونکە لە خۆی بایی بووە و ئەوەی پێ ئەکا و تووشی خراپە ئەبێ ئەوەی کە شوێنی لە خۆبایی بوون بکەوێ ئەو شتانە بە درۆ بخاتەوە کە زانراون و تاقی کراونەتەوە و گەو نەخۆشە وایە کە واز لەو خۆراکانە دێنێ کە پزیشک بۆی داناوە و زۆر خۆری هانیەدا بۆ خواردنی هەموو جۆرە خۆراکێکی باش و خراپ ئەوەی کە ڕێی چاکە و خراپە ئەزانێ و بەڵام ڕێی خراپە ئەگرێ گوناهەکەی بە ملی خۆیەتی ئەگەر دوو کەس کوێرێک و چاوساغێک بە ڕێگەیەکدا ڕۆیشتن و بەیەکەوە کەوتنە چاڵێکەوە چاوساغەکە گوناهبارترە چونکە پێیەڵێن تۆ دوو چاوت هەیە بەڵام ئەو کوێرە لەبەرەوە لەسەر زانا پێویستە کە ڕەوشتی خۆی جوان بکات بە زانینەکەی و ئامانجی تەنە سوود و قازانجی کەسانی تر بێ وەک کانی کە هەموو کەس ئاوی لێیەخواتەوە و سوودی بۆ خۆی نییە هەروەها وەک کرمی ئاورشم کە سوود لە کارکردنی خۆی وەرناگرێ. پیاو لە جیهاندا کە پێویستی بە زانین و ماڵ و چاکەکردن هەیە، زانا نابێ، باسی کەسێک بکە کە خۆشی وەک ئەو وابێ. ئەو کاتە وەک کوێرێک وایە کە گاڵتە بە کوێرانەکا. وەهەر کەسێ بیەوێ کارێک بکا، ئەبێ ئامانجێک و سنوورێکی هەبێ و بە خۆڕایی هەر درێژە بە ئیش نەدا، زانەکان وتویانە ئەو کەسەی بە بێ ئامانج لە سەر کارێک بڕوا دوور نیە کە ئامانج یەو کاری کە ئەو نایزانێ لە ناوی ببا لەبەرئەوە نابێ خۆی ماندوو بکا لە کارێکدا کە ئامانج و سنووری نەبێ ئەو کەسەی کە لە شتێکدا ئامانجی نەبێ کە لە دەستی چوو زویر نابێ پێشینان وتویانە دوو شت هەیە لە هەموو کەسێکدا جوانن خوا پەرستی و پەیدا کردنی ماڵ لە ڕێی ڕاستەوە بۆ پیاوی ژیر جوان نیە کە خەفەت بۆ شتێک بخوا کە لە دەستی دەرچووە و دەسەڵاتی بەسەریا نیە دوور نیە کە لە جیاتی ئەوە خوا گەلێ شتی باشتری پێ ببەخشێ بۆ ئەمەش سەرگورشتەیەک هەیە. ماڵەکە هیچی وای تیا نییە ئیتر دەنگی نەکرد دزەکە دەستی کەوتە سەر کوپەیەک گەنم ئەو شەوە هیچی دەست نەکەوتبوو لەبەرەوە کە کراسەکەی داکەند و گەنمەکەی تێکرد کابرای خاوەن ماڵ لە دڵی خۆیدا وتی ئیتر لە برسا نامرم پێشینان وتویانە ڕووتی و برسێتی لە هەر کەسێکدا کۆبۆوە ئیتر لە ناویێ بەن لە پاشان هاواری کرد و دزەکە ڕای کرد و کراسەکەی بەجێ ما، کابرای هەژار بەیانی کردیە بەری و پۆشتە بۆوە، بەڵام پیاو نابێ چاوەڕوانی ئەو شتانە بێ، بەڵکو پێویستە هەوڵ بدا بۆ ئەوەی کە ژیانی خۆش بێ، چونکە ئەوانەی کە سەربەخۆ ڕۆژگار کاریان بۆ ڕێگەخا زۆر کەمن، بەڵام ئەوانەی کە بێ ئیش کردن ژیانیان ئاسان ئەکەن زۆرن، ئەبێ پیاو کارێک بکا کە قازانجی هەبێ و وار بە خۆرایی خۆی ماندوو نەکات هیچی دەست نەکەوێ، وەک ئەو کۆترەی کار بەچکا ئەکا و خاوەنەکەی لێی وەرەگرێ و سەری ئەبڕێ دووبارە یەلکە ئەکا و بەچکا ئەڵەیەنێ و خاوەنەکەشی دووبارە وەریەگرێ و سەریان ئەبڕێ زانەکان وتویانە خوا بۆ هەموو شتێک سنوورێکی داناوە کە تیایدا ئەوەستێ و ئەوەی کە ئیشی لەو سنوورە بردە دەرەوە دوور نییە کە تووشی کەموکوڕی نەبێ لە کارەکەیدا هەروەها وتویانە ئەوەی کە هەوڵی ژیانی ئێستا و دواڕۆژی بدا ژیان بۆ ئەوە هەروەکو زانەکان وتویانە کە سێ شت هەیە پیاوە بێ خۆیان بۆ ماندوو بکە ژیانی خۆی ڕابواردنی ناو خەڵکی کردنی کارێک لە پاشان بە چاکە ناوی ببەن و هەروەها وتویانە چەند شتێک هەیە کە لە هەر کەسێکدا بێ سەر ناکەوێ لەو شتانە تەممەڵی کات بە فیڕۆدان باوەڕکردن بە قسەی هەموو کەسێ لەوانەیە ئەگەر یەکێک قسەیەکی درۆ بکە ئەویش بە خۆیەوە تووشی خراپە بکە و لەسەر پیاوی ژیر پێویستە کارگیز شوێن لە خۆبایی بوون نەکەوێ و لە ستایی شوواڵکێشان دوودڵ بێ و گوێ لە هەموو کەس ڕانەگرێ واگەر هەڵەی خۆی بۆ دەرکەوت پێویستە زوو بە خۆیدا بچێتەوە لە خۆیەوە کارێک نەکا هەتا ڕاستی بۆ دەرنەکەوێ، وەک ئەو کەسە نەکا کە لە ڕێی ڕاست لا ئەدا و هەر لە سەر چەو دەڕوا و خۆی ماندوو ئەکا و زیاتر لە ئامانجەکەی دوور ئەکەوێتەوە، یان وەک ئەوەی کە چاوی دێشێ و ئەیخورێنێ، کە لەوانەیە بەو خوراندنە کوێر بێ. لە سەر پیاوی ژیر پێویستە کە باوەڕی بە کاری ڕۆژگار بێ و وە ئازا و نەبەرد بێ، چی بۆ خۆی پێی خۆشە ئەوەشی بۆ هەموو کەس پێ خۆش بێ. هەرگیز لەبەر ئارەزووی خۆی کەس تووشی خراپە نەکا و گەر وای نەکرد بۆ ئەوە باشە ئەو پەندەی بەسەردا بێ کە بەسەر بازرگانەکەدا هات بەهۆی هاوڕێکەیەوە. ئەگێڕنەوە بازرگانێک لەگەڵ هاوڕێیەکیدا دووکانێک پڕەکەن لە کوتاڵ و کەلوپەل، بازرگانەکە ماڵیان لە نزیک دووکانەکە بێ بڕیارەدا کە هەندێک کوتاڵی هاوڕێکەی بدزێ فێڵێگەکە ئەچێ کراسەکەی خاتە سەر ئەو دەستە کوتاڵە و ئەڕوا هاوڕێکەی دێ کە کوتاڵەکە ڕێک بخە کراسەکە بینێ لە دڵی خۆی داڵێ لە بیری چووە هەڵیەگرێەوەی خاتە سەر کوتاڵەکانی خۆی دەرگادا خاوەڕاتەوە شەو بازرگانەکە لەگەڵ پیاوێکدا دێ و دەست دەبا کوتاڵی ژێر کراسەکە ئەبا. بە نۆرە لەگەڵ کابرادا هەڵیەگرن و لە ماڵەوە بەشیەکەن. بەیانی سەیری کرد کوتاڵەکەی خۆی دزیوە و زۆر پەشیمان ئەبێتەوە. لە پاشان بەرەو دووکان ئەڕوا و سەیرەکا هاوڕێکەی لەوێیا خەفەت ئەخوا و لە بەرخۆیەوە ئەڵێ، ئەو منی بەجێ هێشتبوو بە سەر ماڵەکەیەوە، هاوار بۆ من چۆن دڵی لە من پیس ناکا. بەڵام من لە پێش ئەوەی ئەو قسە بکا بۆی ئەبژێرم. بازرگانەکە چووە ژوورەوە و لاوڕێکەی پرسی، ئەو بۆچی وا بێتاقەتی؟ وتی، دەستە کوتاڵەکەی تۆم وون کردووە و منیش ئامادەم نرخەکەیت بدەمێ. بازرگانەکە وتی، خەفەت مەخۆ، چونکە ناپاکی و فێڵکردن خراپترین کارن. بزانە زۆردار هەر خراپەیەک بکا، لە ئەنجامدا بەرۆکی خۆی ئەگرێتەوە. من فێڵم لێ کردی. لە پاشان بەسەراتەکەی بۆ گێڕایەوە. هاوڕێکەی وتی، ئەمە وەک چیرۆکی بازرگان وایە. ئەگێڕنەوە بازرگانێک دوو کوپەی هەبوو یەکیان پڕ بوو لە ئاڵتوون ئەوی کەش پڕ بوو لە گەنم دزێک بەوەی زانی ڕۆژێک بازرگانەکە لە ماڵ نەبوو چوو بە دزیەوە کوپە گەنمەکەی برد و بە سزایەکی قورس گەیاندیە ماڵەوە کە کردیەوە پڕ بوو لە گەنم زۆر پەشیمان بوو و خەفەتی خوارد کە لە قسەکەی بۆوە بازرگانەکە پێی وت ئەم قسەی تۆ چەند دوورە لە کارەساتەکەی من من پێم لە گوناهە نێم بەڵام دەروونی خراپ هەر فەرمان بە خراپەکا هاوڕێکەی لێی خۆش بوو بازرگانیش لەو ڕەوشتە لای دا کە بە نەزانی کردی پێویستە لەسەرەوەی کەم کتێبە خوێنێتەوە هەر ئامانجی هەڵدانەوەی پەڕەکان نەبێ بەڵکو بەوردی سەرنج لە مەبەست و سەرنجی وشەکان بدە وەک برای بچوکی سێ براکە کە باوکیان مرد بوون بە خاوەنی سامانیکی زۆر هەردوو برا گەورەکە بەشی خۆیان بە خۆڕایی لەناو برد و هیچیان نەما کە برا بچووکەکەی ئەوەی دی، لە دڵی خۆیدا وتی، ماڵ یەکێکی ئەوێ کە کۆی بکاتەوە لە ڕێی ڕاستەوە، بۆ خۆی و کەسانی خۆی و چاکەکردن لەگەڵ هاوڕێدا خەرجی بکا. ئەوەی کە ماڵی زۆر بوو، بەڵام لە ڕێی ڕاستەوە خەرجی نەکرد، پێویستی بە یارمەتی هەبوو، بە هەژار دانرێ. بەڵام ئەگەر لە ڕێی ڕاستەوە خەرجی کرد، لە دوو لاوە قازانجەکە. لە جیهاندا دانامێنێ و بە چاکەش ناویە بەن بەڵام گەر لە شتی بێ نرخ و هیچ و پووچدا دەستی کرد بە لەناو بردنی کاتێک بە خۆی ئەزانێ کە هیچی بە دەستەوە نەماوە ئەو کاتە پەژارە و خەفەت دایەگرێ و منیش چاک وایە کە پارێزگاری لەم سامانە بکەم و هیوام وایە کە قازانج بکەم و براکانم بە هۆی منەوە دەوڵەمەن ببنەوە ئەم ماڵە هی باوکمە کە باوکی ئەوانیشە. پێویستە لە سەرەوەی کەم پەراوە خوێنێتەوە بەوردی خۆی پێوە خەریک بکە بەبێ ئەوەی کە زۆر لە خۆی بکە و گەوهری مەبەستەکان تێبگا وا نەزانێت کە ئەمان جێمە فێڵی دوو بێزمانە یان گفتوگۆی شێر و گایە و بەوە خۆی لە ئامانجی ڕاستی دوور بخاتەوە ئەو کاتە وەک ڕاوچێکەی بەسەردا دێ کە لە ڕوبارێکدا ڕاوەماسییە کەر چاوی کەوت بە ئێسقانی سەدەفێک لە ڕوبارەکەدا بە گەوهەر تێی گەیشت لەو کاتەدا تۆڕەکەی ماسیەکی گەورەی گرتبوو کەنانی ئەو ڕۆژەی بۆ ئەو تیا بوو وازی لەوە هێنا و چووە ڕوبارەکەوە بۆ سەدەفەکە کە دەری هێنا ئێسقانێکی بۆش بوو زۆر پەشیمان بۆوە ڕۆژی دووەم لە لایەکی ترەوە تۆڕەکەی فڕێدایە ئاوەوە و ماسیەکی گەورە پێوە بوو هەر لەو کاتەدا چاوی کەوت بە سەدەفێکی ڕاستەقینە بەڵام ئاوڕی لێ نەدایەوە لە دوای ئەوە ڕاوکەرێکی تر هات و گەوهەرە بەنرخەکەی تیا دەرهێنا بەم جۆرە ئەوەی ئەگەر بیر لە ناوەڕۆکی مەبەستەکانی ئەم کتێبە نەکاتەوە و بە دەرەوەی قسەکان خۆی خەریک بکا بە تایبەتی بەشی گاڵتە و گەپ و گەوپیاوی بەسەردا دێ کە زەویەکەیە کێڵێ لە پاش تۆکردن ئاویەدا لە کاتی دورینەوەی بەرەکەی دێ خۆی بە گوڵبڕین و لابردنی دڕک و داڵەوە خەریکەکا خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕووداو بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لەڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن تاوکات خواتان لەگەڵ.